لێ دەگەڕی موسا فەسادی بڵاوکاتەوە لە زەوی وەکو ئەو منافقە بە ناو ڕۆشنبیرانەی کە بەردەوام فرمێسک دەڕێژن و دەپاڕێنەوە لە حکوومەت باشە چۆن لێ دەگەڕن کەناڵی ئامۆژگاری بەردەوام بێ و ئاوا ئەو میلەتە تێک بدا ئەو هەموو کەناڵەی کە بەد ڕەوشتی بێ ئەخلاقی ئیلحاد نیفاق بڵاو دەکاتەوە نابینین کەس بڵێ دەبێت کەناڵێک لەوانەدا بخرێت کەچی بانگخوازێکی ئیسلامی دێت کاکە ئەم هەموو مامۆستایە هاتە سەر شەقام و داوایان کرد ئەم کەناڵە دابخرێ کەچی حکوومەت هەر وەڵامی نەدانەوە بانگخوازێکی ئیسلامی لە یوتوب لەیدەن هەمووتان دەزانن چێە داوا دەکات لە حکوومەت کەناڵی ئامۆژگاری داخرێ ئەمما کەناڵەکەی خۆی کە بە دەیان دەفتەر لە فلیمی تورکی و ئێرانی سەرف دەکا بۆ ئەو میلەتە بۆی ئەخلاق و ڕەوشتی شیعەگەرێتی و تورکی بێنێتە ناو میلەتی ئێمەوە ئەوە دەبێ یارمەتی بدرێ لە حکوومەتەوە بەس ئامۆژگاری دەبێ داخرێت ڕێ دەدەی ئەی لەواتیە پەنجا مینبەری دراگێ کەناڵێکی تایبەتی خۆی هەیە بە کەیفی خۆی ئەفکاری توندڕەوی ئەفکاری تەکفیر کردنی ئەم و ئەو بڵاو ئەکاتەوە ئیجازەشی ئەدرێتێ پارەشی ئەدرێتێ و بەڕاستی دەعمیش ئەکرێ و ناشتوانی قسەشی پێ بڵێی لای خەڵک ئاوا دەی. ئێ ئەوەیان موشکیلەیە ئێسە مە لێرە لەلایەکەوە دژی داعش نە پارەمان هەیە نە چەکمان هەیە شەڕەکەین، لەلایەکی ترەوە ئەفکاری داعش لە پشتەوە دێ وەکو خەنجەری خا بەپشتە کە گەنجێک پەروەردە ئەکا گەنجێک گەورە ئەکا لە تەلەفزیۆنەکە هاتۆتە ناو ماڵتە وە ئەشزانیە حکومەت باش ئەزانێ ئەم کەناڵە بالفعل وەکو مامۆستایانی تر نیە دنیای مامۆستایانی ئاینی هاتنە سەر خەت کاکە ئەم کەناڵە وایە ئەم فلان کەس وایە ئێوە ئیجازەتان پێداون یعنی خەڵکێک لە خۆیەوە بۆتە خەتیک بۆ نمونە لە خۆیەوە بۆ تەمەلا چۆتە سەر مینبەرێک خەڵکێک تەوجی ئەکا بە بت بە تەکفیر کردنی خەڵک بە گەرم کردنی خەڵک. ئێستا تۆ بێی شتەکان هەڵگێڕیتەوە هەموویان چاک دەزانن لە هەموو کەس بوێرانەتر لە هەموو کەس بە ڕاشکاوانەتر ڕەدی تیرۆرستی و داعش و توندڕەو و تەکفیریەکانی دابێتەوە سەلەفەکانن کام کەناڵ هەیە بەقەدەر کەناڵی ئامۆژگاری دوعا بۆ پێشمەرگە بکە کام کەناڵ هەیە بەقەدەر کەناڵی ئامۆژگاری خەڵک وریا کاتەوە گەنجان وریا کاتەوە لەو تیرۆرستی و توندڕەوێتیە لەگەڵ ئەوەشدا شەرم ناکەن بۆ چکە منافق شەرم ناکە حەیای نییە ئەخلاقی نییە دێتە سەر کەناڵ کاکە ئەمانە داعشن داعش لەگەڵ ئەمانەیە داعش کە لە مەشرق بێ سەلەفی لە مەغریبە ئە هەی ڕوڕەش باشە کە لە خواش ناترسی تۆ شەرم ناکەی خەڵکانێک کە یەک وتاری ئامۆژگاریان بیست پێ تێدەگەن کە تۆ درۆ دەکەیت لەگەڵ ئەوەشدا بەردەوامە بەردەوام بەردەوام گوێی لێ نییە بە درۆ دێتەوە گوێی لێ نییە خەڵک دەڵێ ئەوانە درۆ دەکەن هیچ بەس ئەمانە لەگەڵ داعشن ئەمانە تیرۆرستن دەبێ ڕێیان لێ بگرین کوردەواری خۆمان هەیە قسەیەکی جوانی هەیە هەندێک کەس کە زۆر بێدەسەڵات بێ پێ دەڵن پیرێژن پیاو پیرێژن پیاوێکی ئیسلامی کە تا ئێستا لەوانەیە گولەیەکی نەتەقان بێ هاتوو دڵ ئێمە لەلایەکەوە لەگەڵ داعش شەڕ دەکەین یعنی ئەو شەڕ دەکا تۆ لە غەیری ناو ئافرەتان لەکوێ بینراوێت ئێمە لەگەڵ داعش شەڕ دەکەین لەو لاشەوە سەلەفەکان خەنجەر بە پشتی ئەم میلەتەدا دەکەن سەلەفی خەنجەر بە پشتی میلەتدا دەکەن تۆ شەڕ دەکەی ماشاءالله لە پێشەوەی جەنجی تو ئێمەش لەگەڵ داعشین و دژی میلەتین بەڕاستی سەیرە یعنی نیفاق بگاتە ئەو ئەندازەیە بە ئاشکرا ئینسان درۆ بکات بەڵێ دەیکەن ويحلفون على الكذب وهم يعلمون سوێندیشی لەسەر دەخۆن دەشزانن کە درۆ دەکەن